لەسەر خودایە بە خواستی خۆی ڕوون کردنەوەی ڕێگای ڕاست کە ئینسان ئەگەیەنێتە بەختیاری ڕێگای واش هەیە ناڕاستە و نالەبار ئەگەر خودا مەیلیشی لێبوایە هەمووتانی هیدایەت ئەدا. هو الذی انزل من السماء ان فی ذلک لآیة لقوم یتفکرون. خودا بەو ئاوە کشتوکاڵ و زەیتوون و خورما و ترێ و هەموو بەرێکتان بۆ سەوزەکات. بەڕاستی ئایەت و نیشانەی دەسەڵاتی خودا لەم سەوزکردنەدا هەیە بۆ قەومێ کە بیربکەنەوە و عەقڵیان بخەنە کار. ئەوەیشی بۆ ڕام کردوون کە لە زەویدا دروستی کردووە لە هەموو ئەو شتانەی سوودیان لێ وەرەگیرێ لە گژ و گیا و کان و گیانلەبەری جۆراوجۆر بەڕاستی لەم کارانەدا گەلێ نیشانەی گەورەیی و توانایی خودا هەیە بۆ قەومێ کە بیر بکەنەوە. وهو الذی سخر البحر لتأ گۆشتی تازەی ماسی لێبخۆن و دڕ و گەوهەری لێ دەربێنن کە ئەیکەن بە خشڵ و ئەیدەن لە خۆتان هەروەها چەند کەشتی ئەبینی لە دەریادا هاتوچۆ ئەکەن بۆ بازرگانی و بۆ ئەوە کە ئێوە بە دوای نیعمەتی خودادا بگەڕێن و سوپاسی میهرەبانی خودا بکەن. وَأَلْقَى فِی الْأَرْضِ رَوَاسِیَ ئەو کافرانەی فریشتە گیانیان ئەکێشن لە حاڵێکدا کە ستەمیان لە نەفسی خۆیان کردووە جا کە بەهانەیان نەما و ڕاستیان بە چاوی خۆیان دی و ناچار تەسلیم بوون و ملکەچی بەر قاپی خودا بوون وتیان ئێمە هیچ خراپەیەکمان لە دونیادا نەکردووە و ئەوەی کردوومانە بە چاکمان زانیوە نەخەیر وانیە خودا ئەزانێ چیتانە کرد. کذلک یجزی اللە المتقین. ئەو خانوانە چەندین بەهەشتن، جێگای دانیشتنی هەمیشەیین، لە خواترسەکان ئەچنە ناویان، ئەو بەهەشتانە ڕووباری زۆر بە بەریانا ئەڕوات، لەوێدا چی حەزی لێ بکەن لە بەردەستیان دایە، خودا ئاوەها پاداشتی ئەوانە ئەداتەوە کە لە خوا ئەترسن. بەڕاستی ئێمە بۆ هەر ئوممەتێ پێغەمبەرێکمان ڕەوانە کردووە و پێمان وتوون عیبادەتی خودا بکەن و خۆتان لەوانە بپارێزن کە بانگتان ئەکەن بۆ گومڕاهی جا هەندێ لەوانە خودا هیدایەتی دان و هەندێکیشیان گومڕاه بوون دە بەسەر زەویدا بگەڕێن و ورد بنەوە تا بزانن ئەنجامی ئەوانەی پێغەمبەرانیان بەدرۆ ئەخستەوە چی بوو چیان بەسەردا هات. موشریکەکان پڕ بە دڵ سوێندیان بە خودا ئەخوارد کە ئەوەی ئەمرێ خودا زیندووی ناکاتەوە، نەخەیر ئەمە بەڵێنێکە و خودا داوێتی بە زیندوو کردنەوەی هەموو مردوویەک بۆ لێپرسینەوە و سەنگ و ترازو کردنی چاکە و خراپەی، بەڵام بەشی زۆری ئادەمیزاد ئەمە نازانن. لیبین لهم الذی یخ. یهم العذاب من حیث لا یشعرون ئایا ئەوانەی فێڵی خراپیان کرد و ویستیان پێغەمبەر لەناو بەرن ناترسن لەوەی خودا بیان باتە خوارەوە بە ئەرزا وەک قاڕوونی بردە خوارەوە بە ئەرزا؟ یا لەلایەکەوە سزایان بۆ بێ کە هەستی پێ نەکەن و ترسیان لێ نەبووبێ؟ ئایا نابینن و ناڕوانن بۆ ئەو شتانەی خودا دروستی کردوون لە هەر جۆرێ بن کە سێبەرەکانیان لە لای ڕاستەوە و لە لای چەپەوە ئەگەڕێنەوە ئەو سێبەرانە فەرمان بەرداری خودان چونکە سێبەر هی خاوەن سێبەرە و خاوەن سێبەر لەبەر خۆردایە و خۆریش ڕامە بۆ خودای خۆی و هەموو ئەمانە لەبەر فەرمانی خودادا ملکەچن. ئەو کافرانە بەشێ لەو حەیواناتەی کردوومانن بە ڕۆزی بۆیان بڕیار ئەدەن بۆ ئەو بتانە کە نازانن چین و چ کارەن واتە خوا ڕۆزییان پێ ئەدا کەچی ئەوان بەشێ لەو ڕۆزیە ئەکەنە قوربانی بۆ بتەکان قەسەم بە خودا بەرامبەر بەو درۆیانەی لە دونیادا ئەتان کردن لە ڕۆژی قیامەتدا پرسیارتان لێ ئەکرێ لە بەرهەمی دارخورما و ترێیش شەرابی وەها دروسەکەن کە ئینسان مەستەکات، لەگەڵ ڕۆزی جوان وەکو مێوژ و باسوق و هەموو جۆرێکی خورما و دۆشاو و غەیری ئەمانە، بەڕاستی لەمانەدا نیشانەی توانایی و دەسەڵاتی خودا هەیە بۆ ئەوانەی کە عەقڵیان هەیە. هیواتان هەیە دەوڵەمەندە و هیوایشتان هەیە هەژارە، هیواتان هەیە خاوەن بەندەیە و هیوا هەیە بۆ خۆی بەندە و زەڕخریدەیە، ئەوانەتان کە زیادەیان بەسەر ئەوانی ترتاندا هەیە لەو زیادەیە نادەن بە بەندەکانیان تا وەک یەک بن، جا کە ئێوە خۆتان و بەندەکانتان وەک یەک نازانن ئەی چۆن خودا و بتەکان وەک یەک ئەزانن، ئەوە بۆچی ئینکاری نیعمەتی خودا ئەکەن و ئەڵێن لە خوداوە نییە و لە بتەکانەوەیە؟ بەندەیەکی موڵک کە توانی هیچی نەبێ و یەکێکیش کە ڕزقێکی باشمان پێ دابێ و بە ئاشکرا و بە نهێنی لە ڕێگای خودادا لەو ڕزقە سەرف بکات، ئایا ئەم دوو کەسە وەکوو یەکن؟ حاشا و کەللا! سوپاس و ستایش هەر بۆ خودایە، بەڵام زۆرتری کافرەکان نەزانن و نیعمەتی خودا بە هی غەیری خودا ئەزانن کە بتەکان و بەرامبەر بەو نیعمەتە کە هی ئەوان نەبووە ئەیانپەرستن، ان فی ذلک لآیات لقوم یومنون ئایا سەیری پەلەوەر ناکەن لە بۆشایی ئاسماندا ڕام کراون و کەس بە ئاسمانەوە ڕاگیریان ناکات خودا نەبێ؟ لەم کار و دەسەڵاتەدا زۆر نیشانەی گەورەی و توانایی خودا هەیە بۆ قەومێک کە باوەڕیان بە خودا هەبێ. جێگەی ئارامی پێداون و لە پێست و خوری و مووی ڕەشەوڵاخ و ئاژەڵیش وەکو گا و وشتر و مەڕ و بزن نشیمەنی وەهای پێداون کە وەک دەوار، واتە ڕەشماڵ، لە ڕۆژی کۆچکردن و لە ڕۆژی نیشتەجێ بوونتانا سووک و ئاسان هەڵیانەگرن. هەروەها لە خوری مەڕ و کورکی وشتر و مووی بزنیش ڕایەخ و ئەسبابی ئارامی و ڕابواردنی تا ماوەیەکی دیاری پێداون. هەروەها جل و بەرگی وەهای بۆ دروست کردوون کە بتان پارێزێ لە گەرما و بەرگی زرێینی بۆ دروست کردوون کە بتان پارێزێ لە شیر و تیری بنیادەمی وەک خۆتان ئا بەم جۆرە خودا نیعمەتی خۆی بۆ ئێوە تەواو ئەکات بەڵکو فەرمان بەرداری ئەو بن. فَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا عَلَيْکَ الْبَلَاغُ الْمُبِینُ. یادی ئەو ڕۆژە بکە کە لە هەموو ئوممەتێکدا شاهیدێ لەسەر کردەوەیان حازرەکەین کە پێغەمبەرەکانیانن پاشان ئیتر ئیزنی عوزر هێنانەوە نادرێ بەو کافرانە و ڕەزامەندی خودایان دەست ناکەوێ یا ماوەی ئەوەیان نادرێتێ کە داوای ڕەزامەندی لە خودا بکەن. هەروەها نەهیتان لێکا لە کردەوەی خراپی وەک داوێن پیسی و لەو کارانەی کە ناڕەوا و ناشرینن و لە دەستدرێژی کردنە سەر خەڵک و زۆرداری. خودا ئامۆژگاریتان ئەکا بەڵکو بیر بکەنەوە و پەند وەربگرن. وَأَوْفُوا بِعَهْدِ اللَّهِ إِذَا عَاهَدتُّمْ. ئەو سوێند و پەیمانانە مەکەنە هۆی خیانەت لە ناو خۆتاندا، بۆ ئەوەی کۆمەڵێ لە کۆمەڵێکی تر زیاتر و بەهێزتر بێ و بە سەریا سەرکەوێ. خودا بەو پەیمانانە تاقیتان ئەکاتەوە تا بۆ خەڵک دەربکەوێ کێ ڕای ئەگرێ و کێ ڕای ناگرێ. بێگومان خودا لە ڕۆژی قیامەتدا ئەو شتانەتان بۆ ڕوونەکاتەوە کە لە دونیادا تیا ناکۆک بوون و یەکتان نەئەگرتەوە. ولتسألن عما کنتم تعملون ئەگەر خودا مەیلی ببوایە ئەیکردن بە یەک ئوممەت و هەموو موسڵمان ئەبوون بەڵام خودا هەر کەسی مەیل لێبێ گومڕای ئەکات و هەر کەسی مەیل لێبێ هیدایەتی ئەدا بێ گومان ئێوەیش پرسیارتان لێ ئەکرێ لەو کردەوانەی کردووتانن. هەر کەسێ کردەوەیەکی چاک بکا لە پیاو و لە ژن و لەگەڵ ئەو کردەوەیەدا ئیمانیشی هەبێ ئەوە بە ژیانێکی پیرۆز و باش ئەیژیێنین و پاداشیان ئەدەینەوە بە ئەجرێ بۆ ئەوان بشێ بەرامبەر بە چاکترین کردەوەیەک کە کردوویانە یا بە باشتر لە کردەوەکەیان پاداشتیان ئەدەینەوە. بل اکثرهم لا یعلمون. کاتێک کە ئایەتێکمان لە جێگەی ئایەتێکی تر هێنا، واتە کە ئایەتێکمان نەسخ کرد و ئایەتێکی ترمان لە جێگەیا دانا کە خودا خۆی لە هەموو کەس زاناترە بەوەی نازڵی ئەکا کافرەکان ئەڵێن ئەی محمد تۆ ئیفتیرا ئەکەیت و بە درۆ ئەو ئایەتە لە شوێنی ئایەتەکەی تردا دائەنێیت يهدي القوم الكافرين. ئەوانە بۆیە پاش ئیمان هێنان لە دین وەرگەڕانەوە چونکە ژیان و ڕابواردنی دنیایان هەڵاوێرد بەسەر پاداشی نەبڕاوەی قیامەتدا و بێگومان خودا هیدایەتی قەومی کافر نادات. مما عملت وهم لا یظلمون لەو ڕۆژەدا کە هەموو نەفسێ دێت و مجادلە ئەکات بۆ ڕزگار کردنی نەفسی خۆی و هەر نەفسێ پاداشتی ئەوەی کردویەتی ئەدرێتە دەستی و ستەمیان لێ ناکرێ خودا، نموونەیەکی هێناوەتەوە کە بریتییە لە دێیەکی پڕ لە ئەمن و ئاسایشی دڵنیا و ڕەحەت، کە لە هەموو شوێنێکەوە ڕزق و ڕۆزی فراوانی بۆ ئەهات. ئەنجا ئەهلی ئەو دێیە کوفریان بە نیعمەتەکانی خودا کرد و شوکرانەبژێر نەبوون. خودایش لە ئەنجامی ئەو کوفرەدا پۆشاکی برسێتی و ترسی کردە بەریان و بەهۆی ئەو کردەوانەوە کە کردیانن ژیانی تاڵی پێ چەشتن. جا کە مادام پاداشی کوفری نیعمەت وەها خراپە ئێوە کوفری نیعمەت مەکەن لەوە بخۆن کە خودا کردویەتی بە ڕۆزی بۆتان و حەڵاڵ و پاک و پوختەیە و سوپاسی نیعمەتی خودا بکەن ئەگەر خودا پەرستن. انما حرم علیکم المیتة بەڕاستی ئەوەی خودا حەرامی کردووە لێتان خواردنی گۆشتی مردارەو بووە و خوێنی ڕەوان و گۆشتی بەراز و گۆشتی هەر حەیوانێک کە لە کاتی سەربڕینیدا ناوی غەیری خودای لێ هێنرابێ، کەسێ ناچار بوو لەو حەرامە بخوا بە شەرتێ دەستدرێژی نەکاتە سەر ناچارێکی تر و زیاد لە ئەندازەی پێویست بۆ ژیان نەخوات، ئەوە خودا گوناهبەخش و میهرەبانە. کە موسا ئەمری پێ کردن ڕۆژی جومعە دانێن بۆ عیبادەت و ئیشی تری تێدا نەکەن ئەوانیش وتیان ڕۆژی شەممە مانەوێ ئەوە بوو شەممەیان بۆ دیاری کرا کەچی تەنانەت ئیحتیرامی شەممەکەیشیان نەئەگرت و ڕاویان تێدا ئەکرد بەڕاستی خودا لە ڕۆژی قیامەتدا حوکم ئەکات لە نێوانیاندا لەو شتانەدا کە ناکۆکییان لەناوابوو تیایاندا. واتە، بۆ زانا بە دەلیلێک کە قەناعەتی پێ بکا و بۆ نەزان بە شێوەیەک کە لێی حاڵی ببێ و بچێتە دڵیەوە. هەروەها بە پەند و ئامۆژگارییەک کە جوان بێ و دڵیان نەرم بکات و ڕایان بکێشێ بۆ ئیسلام نەک دڵیان بریندار بکات و لە حەق دوور بکەونەوە. ئەگەر شوێنەکەی شوێنی موجادەلە بوو کە بەرامبەر ئەیەوێ قسەی خۆی بباتە سەر، ئەوە پێویستە بە شێوەیەکی باش قسەی لەگەڵ بکەی. واتە ئازاری ئەوان بۆ ئێوە چەند بوو با ئازاری ئێوەش بۆ ئەوان هەر ئەوەندە بێ خۆ ئەگەر خۆتان بگرن و چاوپۆشی بکەن لە تۆڵە سەندنەوە ئەوە قازانجی بۆ ئێوە زۆرە و لە تۆڵە سەندنەوە باشترە. واصبر وما صبرك إلا بالله عبداللە ی کوڕی عومەر ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێت دەفەرموێت، لە بەهەشتا بە قورئان خوێن دەڵێن قورئانت چەند لەبەرە بیخوێنە و بە پایەکانی بەهەشتا سەرکەوە وەک چۆن لە جیهاندا قورئانت بە تەرتیل دەخوێند لێرەش هەروەها بە ئارامی بیخوێنە تا بەهەشتیەکان گوێی لێ بگرن چونکە پایی تۆ لەو شوێنەدایە کە دوا ئایەت دەخوێنیتەوە. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی مەحمود خەلیل ئەلحوسری. خوێندنەوەی فەضائیل و شکۆی سورەتەکان مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محەمەد سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.